ئەبوتالیب دەموچاوی بە خوریکەی کابرایەکی بینی گوتی، هەموو دەغڵ و دانی زەوی باوکم لە دەموچاوی ئەم کڵۆڵە چەقیوە و نیشانەی هەر پێوە دیارە. لە شاخاندا زەوی زۆر بچکۆلە و بێ پیتە چیرۆکێک لەم بارەیەوە هەیە ڕەنگە بستبێتتان چونکە چیرۆکی وا بە دنیادا دەگەڕێ بیگێڕمەوە بە ئەوانەی بیستویانە لۆمەم بکەن چیاییە گوستی زەویەکەی بچێڵەیە زەویەکەی ماوەیەکی زۆر لە گوندەوە دوور بوو بۆیە لە ئێوارەوە بەڕێ کەوت بۆ ئەوەی سەر لە بەیانی زوو دەست بە ئیش بکە چووە شوێنەکە و کە پەنکەکەی ڕاخست و پاڵی دایەوە. بەیانی لە خەوە سا دەست بە کێڵانی زەویەکەی بکە بەڵام هیچ زەوی دیار نەبوو. ئەم لای پشکنی، ئەو لای پشکنی نەیدۆزیەوە. دەشێ تاوانێکی بووبێ و لە سزای ئەو تاوانەدا خوا زەویەکەی لێ سەندبێتەوە. بۆیشی هەیە شەیتان لێی شارد بێتەوە تا پیاوێکی چاک و خێرە و من تەفرە بدا کابرا چ بکا؟ بڕیاری دا بگەڕێتەوە ماڵێ. کە پەنکەکەی هەڵگرت و هوای خوایە وای کرد زەویەکەی لە بن کە پەنکەکەدا بوو. ئێستاش باسێکی ترتان بۆ دەگێڕمەوە چیرۆک نیە. ڕووداوێکی ڕاستەقینەیە کە خەریک بوون کۆڵخۆز لە چیاکان بکەنەوە وەکو هەموو شوێنێکی دی وڵات دوو دڵی و گومان و مشتومڕ و بیروباوەڕی جۆرا و جۆر پەیدا بوو زۆر ماڵاتیان کردە قوربانی زمانی حاڵی خاوەنەکەیان دەیگوت خۆمان بیخۆین باشترە نەک بیدەینە ئەم کۆڵخۆزە کەس نەناسە پیلەکە و لاملی چیاییان لە گوندە دوورەکاندا زۆر توند و تیژ بوو. هی خۆم بۆ خۆم هی خۆت بۆ خۆت. چیتان لە ئێمە دەوێ؟ ئەوەی هی خۆمانە ببێ بە هی ئێوە؟ دوو سەد لێپرسراوی دەسەڵاتدار هاتنە گوندێکی بچووک و هەمووشیان بە دەست بەتاڵی گەڕانەوە. هەندێک هەر خۆیان پیشانی خەڵک نەدا، هەندێکی دی مشتومڕێکی زۆریان لەگەڵ خەڵک کرد. چیاییەکان دەیان گوت، بۆچی شتی هاوبەش لەم سەرزەمینەدا هێندە کەمە؟ ئاسمان هاوبەشە، ڕۆژ هاوبەشە، باران، بەفر، زێ، ڕێ، گۆڕستان، ئەو هەموو شتە هاوبەشەمان بەسە، ئەوەی دی با هەر کەس شتی خۆی هەبێ. کە بە چیاییانیان گوت کۆڵخۆز مەکینە دان دەداتێ، سەریان بادە و گوتیان مەسەلەی ڕێوییە. بە چیاییەکانیان گوت کۆڵخۆز لە دەشتی خوارێ زۆرتان پاوان دەداتێ، لەو کاتەیا پیرەمێردێک هەستاوەو خۆی بەسەر گۆچانەکەیدا داو گوتی، هێلانەی شاخاوی و پارچە زەوی بچوک و تەلانە ڕکەکانمان بە هەموو دەشتی دونیا نادەین لێرە زەوی زەوی خۆمانە. سەدان ساڵە وەک منداڵی نەخۆش بەخێوی دەکەین. خۆڵی بۆ سەر دەخەین و بەردەکان ژێر گڵ دەکەین، ئاویان بۆ ڕادەکێشین، گەنممان کەمە، بەڵام هەر دنکێکی هێندە بەنرخە نایەتە کڕین، هەر بۆیەشە لێرە سوێند بە پەلکەنان دەخۆین. لەگەڵ ئەمەشا کۆڵخۆز لەم گوندە سەر ڕەقە کرایەوە. باشە چیاییە کۆڵەوارەکانیان چۆن ڕازی کرد؟ ئەوە بوو دوا جار زانیان زەوی هەموو هەر بۆ کۆڵخۆز نابێ یەک کەو هەندێکی بۆ دەمێنێتەوە بە کەیفی خۆی دەناوی بێنێ و سەری بە ماڵی خۆی بێ چیاییەکان پرسیان باشە ئەو پارچەی بۆمان دەمێنێتەوە زۆرە پێیان گوتن بەپێی یاسای کۆمەڵەی کشت و کاڵی سەر و بیست و پێنج سۆتکایە گوتیان سوتکا چییە پێمان بڵێ کە لێپرسراوی دەسەڵاتدار بۆی باس کردن سوودکە چییە، چیاییەکان بە یەک دەنگ گوتیان دە کەواتە ناومان لە کۆڵخۆز بنووسە، قسەمان نەما. دەرکەوت هەر چیاییەک زەوی خۆی لەو پارچەیە کەمترە کە بۆ هەر ئەندامێکی کۆڵخۆز داندراوە. ئەگەرچی ئەم وڵاتە شاخاوییە پڕ بەردە و ژیانی تێدا سەخت و ناخۆشە، بەڵام چیایی زۆریان بلاوە ئازیزە. ڕێبوار سەریان سوردەمێنێکە تەماشای زەوی بڵند بڵند دەکەن بەقەت شاخانەوە نووساون یان پەڕیونەتە سەر تۆپکە شاخان یان کە ڕەزی ناوبردەڵانان دەبینن یان کەمەڕ دەبینن بەسەر هەڵدێر و تیشە شاخاندا ڕێژکە دەبەستن وە پاڵەوانی سەرتەناف بە مەعلانی دێن و دەچن. ئەم هەموو شتە زاخاوی چاوە بۆ زمانی شاعیران دروست بووە بەڵام کار و ژیانی تێدا سەختە. سەرەڕای ئەمەش ئەگەر پێشنیاز بۆ چیایە بکەی کە لە دۆڵدا بژی ئەمەت بە ئیهانەت و سووکی لێوەردەگرێ. دەڵێن کوڕێک لە شار هاتەوە و باوکی هاندا بۆ ئەوەی لە شاخ بار بکە پیرەباب وەڵامی دایەوە بە خەنجەرەکە و ورگم هەڵدڕە باشترە کوڕم نەک بەم قسانە شەق و پیلم بکەی. جیروگرفتێک سەری هەڵدابوو. جیروگرفتێکی دژوار چەند ساڵ بوو ئەم دروشمە لە گوندان هەڵواسرابوو. با تورەکە بەرد بەجێ بێڵین و لەسەر مافوری گوڵ گوڵی نیشتەجێ بین. ئەم دروشمە گەیشتە ئەو گوندە سەرڕەقەی کە دوو سەت لێپرسراوی دەسەڵاتداری بۆ چووبوو تا کۆڵخۆزی لێ بکەنەوە. بەڵام ئەو کاتەی کۆڵخۆزی لێ دەکرایە وەکو ئێستا بە هەرا و هۆریا نەبوو کە دروشمی بارکردنیان بیستبوو هەر گوندە و قسەی خۆی لەم بارەیەوە هەبوو هەر چیاییەک جۆرە وەڵامێکی ئەم پرسیارەی دابووەوە ئەمانە کەمێکی ئەو وەڵامانەن ئەگەر بە زنجیری ژڕەم بکێشن ناچمە پێدەشت وەک بزمارێ لەو شاخانەدا کوترابێ ئاوەها لە شوێن خۆم دەچەقم و هیچ کەسێک ئەو مافەی نییە لە هێلانەکەم دەرم کێشێ گۆری باب و باپیران دەم بەش دەکەنەوە ئەگەر جیان بێڵین و بچین لە شوێنێکی تردا بژین لە هیچ شوێنێک سرم وەکو سەری بالیفی خۆم. ناحەسێتەوە. نووستنی سەر بەردی خۆت لە نووستنی سەر بالیفی بێگانان شیرین ترە. لەوێ بەردم لە کوێ دەست دەکەوێ دەسەگانی بگرم. بەر ئاگری بە تەپ و دووکەڵی شاخان لەبەر سۆبەی نایابی خوارێ باشترە. ئەوەی لە خەمی ورجی خۆیدایە با بچێ ئەوەی خەمی دڵی لەبەر بێ با لێرە بمێنێتەوە ئێمە کەسمان نەکوشتووە چماڵمان نەسووتاندووە بۆ دەرمان دەکەن مەکینە لێرەش ئیش دەکا لێرەش گڵۆپی کارەبایی بەدارەوە دەکرێ بروسکە دەگاتە ئێرەش ئێمە بۆیە نەهاتووینەتە دونیا تا ببین بە خۆراکی کێچ و مێش، دووکەڵی زبڵ لە بۆنی پاشەڕۆکی سووتەمەنی پیشەسازی زۆر باش گوڵە شاخ گەشترن. ئاوی کانی لە ئاوی بۆری سازگار ترە، ئێرە جێناهێڵین و ناچینە هیچ شوێنی دی. بەم جۆرە هەریەکە جۆرە وەڵامێکی ئەم دروشمەی دابووەوە. با تورەکە بەرد بەجێ بێڵین و لەسەر مافوری گوڵ گوڵی نیشتەجێ بین. چیاییەکان پرسیان بە باوکیشم کرد، ئاخۆ بار بکەین یان بمێنینەوە؟ باوکم نەیوێرا وەڵامێکی ڕاست و دروستیان بداتەوە. ئەگەر بڵێم بمێننەوە ڕەنگە پاشان پێیان بگاتەوە کە ژیانی خوارێ خۆشترە و جوێنم پێ بدەن ئەگەر بڵێم بار بکەن و پاشان ژیانی ئەو لای سوودی نەبێ دیسان جوێنم پێدەدەن جا هەمزەت ساداسا پێی گوتن ئێوە خۆتان بیری لێ بکەنەوە ڕۆژگار دەگۆڕێ و ژیان لەگەڵ خۆیدا دەگۆڕێ. نەک تەنیا سەرپۆش گۆڕراوە، تەپڵە بۆتە شەپقە، بگرە مێشکی زێر سەرپۆشی لاوانیش گۆڕراوە. خوێن تێکەڵ دەبێ، خوێنی خێڵ و گەلەکان تێکەڵ دەبێ، گۆڕی کوڕەکانمان لە گوندی باوکیان دوور دوور دەکەوێتەوە، بەرد، تاد، گاشە، چەگڵ، کەلا، بەرد، تیشە بەرد بۆ داچاندنی شتێ لە سەرم خاکە بەردەڵانە دەبوایە بە سەبەتان خۆڵ سەربخەن. زستان و پایز ئاگر لە گیای تەلانان بەردەدرا تا گیای باشتر لێ شین ببێ ئەو ئاگرانەی سەر شاخانم لە بیرە ئاهەنگی یەکەم خەتە جووتم لە بیرە بەهاران پیرەمێرد کەستەکیان دەهاویشتە یەک گەلەکەمان بە پیاوی ئیشکەر دەڵێن گەلی چیا و تۆقەڵە شاخی بڕیوە بە پیاوی زەغەڵیش دەڵێن هیچ جارێ لە بەردێک نەنەویوە. باشترین ئاواتەخواز ئەوەیە تەبارەت پڕ گوڵەگەنم بێ، گەورەترین جوێنیش ئەوەیە زەویت وشک بێ و بمرێ، پیرۆزترین سوێندیش ئەوەیە سوێندم بەم خاکە، ئەگەر کەر بچووبایە ناو دەغڵ و شینایی خەڵک دەیانکوشت و لە کیس ساحێبی دەما، چیاییەک هاواری کرد، وریا بن، ئەگەر کەری حاجی مرادیش بێتە ناو دەغلی من، هەر یەکە! هەر گوندە و یاسای خۆی هەیە، بەڵام لە هەموو شوێنێ ئەو کەسەی زەوی و خاک تێک بدا توندترین سزا دەدرێ. هەر لەبەر ئەمەشە کە مێژووی شاخەکانمان سەبارەت کاولکاری گرانترین سزایان داوەتە دارستان خۆی. من شتێکم لە یادە کە دایکم پێی گوتووم، کاتێ لەشکری نادرشا شکا و هات هەل و مەرجی ئاشتی بێتە کایەوە، چیاییەکانمان پیرەمێردێکی پووخەڵەی پیسکەی نابووت و گێڕ و وێڕیان سواری ئێسترێکی کەترەک کرد و ناردیانە لای شا. ئاوارەکان کەسی بە مەرتەبەتر و بە سەر و سیما تریان نەدۆزییەوە بینێلنە لام، پیرەمێرد وەڵامی دایەوە، هەزارەهای لە من بە مەرتەبەتر و بەسەر و سیماتر هەن بەڵام پیاوی گرنگ بە ئیشی گرنگترەوە خەریکن بڕیاریاندا ئەگەر یەکێکی وەکو من بنێ لە لای یەکێکی وەکو تۆ سەر و بەر دەردەچێ شا ویستی گاڵتەی پێ بکە ئێسترەکە تەمەنی چەندە؟ قرسانی تەمەنی ئێستر و پاشایان کارێکی زەحمەتە داگیرکە لی پرسی لە شەڕدا کێتان سەرکردەیە؟ پیرەمێرد بە هێمنی وەڵامی دایەوە، سەرکردەکانمان لێرەن دەستی بۆ چیا و تەپکە شاخ بۆ زەوی و گۆڕستانەکان درێژ دەکەن ئەمانەن ئەمانەن پێشەوامان باشە مەرجتان تەنیا یەک مەرج هەیە وڵاتی چیاییان بۆ چیاییان بەجێ بێڵە و زۆرمان پێخۆشترە پشتمان تێ بکەی نەک ڕوو بەم جۆرە شا ناچار بوو بکشێتەوە ئێران. پێیان گوت، بۆیە خۆت و سەربازەکانێ بە زیندوویی بەر دەدەین تا باسی سەرکەوتنمان بکەن، بۆیە بەرەڵاتان دەکەین تا ببنە قاسد، وا باوە دەڵێن جارێکی تر قڕانتان بۆ دێنین.